ئەڵقەی دووەمی بیرەوەریەکانی عەلی کەریمی نووسەر و سیاسەتمەداری کورد بە تایبەت لە ڕۆژهەڵاتی کوردستان بە ناوی سنوورە ژێر پێخراوەکان خوێندنەوە و پێشکەشکردنی ڕاستکاکە بەرهەمی کەناڵی بەزمی حەزور لە ژێر ناونیشانی ژێر زمینێک پڕ لە ترس و نامۆیی عەلی کەریمی دەنووسێت من لەدایک نەبوو بووم دەڵێن ئەو خانووی ئێمە زۆر قوڵ بووە و هەژدە پلیکان دەبوو لە کۆڵانەکەمانەوە بچیتە خوار و بگەیت بە حەوشە دواتر باوکم پڕی دەکاتەوە و دێتە تەڕازی کۆڵان بەڵام بنی هەموو ژوور و هۆدەکان ژێرخانێکی حجرە بە حجرەی زۆر تاریک و نمدار بوو بیرمە لە یەکێک لە حجرە و تاقەکان ئاو هەڵدەقڵی پڕ بوو لە شتی زۆر کۆن و دار و پەرد و کوپەی گەورە و زۆر شتی سەیر و سەمەرە. ئەوەندە تاریک بوو بە ڕۆژی ڕووناکی هاوین دەبوو چرا لەگەڵ خۆتدا بەری. من نا، بەس گەورەکان دەبوو سەریان دانەوێنن بۆ ئەوەی وە میچەکە نەکەوێت ژنان و خەڵکی گەڕەک دەیانگوت ژێرخانی ماڵی ئێمە بە تایبەت لە یەکێک لە حجرە و تاقەکان جندۆکەی تێدان و کەمتر دەیان وێرا ئەندامانی ماڵەوەیشمان بە تەنیا و بەبێچرا بچن بۆ ژێرخان لە حەوشەڕە بە پانەوە دەرگایەکی گەورەی ئاسنی زۆر قرس لەسەر پشت ڕێی چوونی ژێرخان بوو بە دوو کەس هەڵدەدرایەوە و هەشت نۆ پلیکان بە کۆمە کۆم دەچوویە خوار پێشخانی یەکەم و ڕووبەڕوو پڕ بوو لە کوپە ترشات و مرەبا و خواردەمەنی زستان و بەرمیلە نەوت و شتی وەها بە دەستی ڕاستی پێشخاندا دەچوویت بۆ ژوور و حجرەیەکی سێ بە چوار و کۆمەڵێک کەرەستە و شتە شکاوی لێبوون تاقێکی بچووک لە وێڕا ڕێی دەکردەوە بۆ حجرەیەکی گەورەی دیکە کە تا ڕادەیەک پاک و خاوێن بوو پەنجەرەیەکی زۆر بچووکی لە بنمیچەکە ڕوو بە حەوشە تێدا بوو کزە ڕووناکیەک دەهاتە ناو حجرەکەوە بە دەستی چەپی پێشخانەکەدا چوار حجرەی بەسەریەکەوە هەبوون کە پڕ بوون لە دار و سووتەمەنی و گوێنی و کشپەڵ و سەدان شتی بە کەڵک و بێکەڵک سێم حجرە و ژێرخان بوو دەیان گوت جندۆکەیان لێ دیوە گوێنی گیایەکی دڕکاوی خۆڕسکە کە تیرەی لێ پەیدا دەبێت و بۆ سووتان و تەندوریش بەکاری دێنن کشپەڵ یا پشقەڵ ڕیخی مەڕوو بزن وەک نۆک خڕە و بۆ سووتان و تەندور بەکاری دێنن ئیتر کە هەر پورم بە شاتەشات و عەتابە گریانی درۆینە بەر بینگی دایکمیان دەگرت یەکسەر دەرگای ژێرخان هەڵدەدرایەوە بە نقورچ و شەپەڵاغە و دارکارییەکی تێروتەسەل فڕێ دەدرامە ناو ژێرخان و دەرگای ئاسن بە نەعرەتە و شریقە و شیخ دادەخرایەوە و دوو بەردی گەورەی دەستاڕی لەسەر دادەنرا جارجار بە بێگوناحی حوسێنیشیان لەگەڵم دەخست لە دەستپێکدا هێند لە ئازار و ترسان دەگریام فرمێسکە وشک هەڵگەڕاوەکانم لەسەر کوڵمەی سپی و ناسکم قەتماغەیان دەکرد و بە مشتە کۆڵە بچووکەکانم ئەوەندە چاوەکانم ڕێک دەگوشی دەبرژانەوە و فرمێسک وشکایی دەهات چڵم و فرمێسک تێکەڵاو دەبوون و شۆراوکەیەکیان بۆ ناو زار و دەمم دەچووەوە جار هەبوو ئەوەندە دەگریام لەسەر عەرزە تەڕ و شێدارەکە خەو دەیبردمەوە و بێدەنگ دەبووم گەورەکانیش بیریان دەچووەوە منداڵێکی شەش حەوت ساڵان لەم ژێرخانە تەڕ و تاریک و پڕ لە دووپشک و جاڵجاڵۆکە و مێروو بە تەنیایە و ئەوەندەی هەنسک داوە جەرگ و دڵ و ڕیخۆڵەی خەریکە دێنە دەر. ئەم بێزارکردنە تەنیا جارێک و دوا نەبوو. هێند دووپات دەبووەوە، بیرم لە جێ خۆشکردن کردەوە. وردە وردە ورەم دایە خۆ و دەجووڵام و زۆر بە ترسەوە سەرم لە حوجرەکانی دی دەدا و بە تاریکی ڕاهاتم بەڵام هەر نەمدەوێرا بەلای حجرە و هۆدەکەی جندۆکاندا بچم ئەوەیش یەک لە داب و پەروەردە هەرە سەقەتەکانی وڵاتانی ئیسلامی و ڕۆژهەڵاتی بوو کە منداڵیان بە شتی درۆ و ترسێنەر باردێنا بۆ ئەوەی منداڵ بە دوور بگرن لە کارێک پەنایان دەبردە بەر تۆڵە جەهنم ڕۆژی قیامەت، سووتانی ناو ئاگر، گۆڕەوشار و دەیان حیکایەتی دوور لە ڕاستی، وای لە سایکۆلۆژیی منداڵ و گەورە دەکرد بڕوای بە خۆی نەبێت و هەمیشە ترسی لە دڵدا بێت و لە مردنی خۆی بەهۆی ئەم حیکایەت و درۆیانە زیادە لە حەد بترسێت و مردن وەک ڕووداوێکی سرووشتی سەیر نەکات. ئێمە بە گشتی لە مردوو لە گۆڕستان و تاریکی دەترسین بە زۆری ئەوەندە ترسمان لە مردنی خۆمان نییە بەڵکو بیر لەوە دەکەینەوە دوای مردن و لە ناو گۆڕدا چیمان بەسەردێنن زۆربەی مەزهبەکان و بە تایبەت ئیسلام بۆ کە لەپچەکردن و خۆفرزکردن بەسەر مرۆڤەکاندا پەنایان بردووەتە بەر ترساندن و تۆقاندن و تا ڕادەیەکی باشیش هەتاکو ئێستایش سەرکەوتوو بوون تەنانەت بەهۆی ئەو هەموو درۆیەی لەسەر لەشی بێگیانی مردوو بۆیان کردوین زۆربەمان بە تاریکی لە گۆڕستان دەترسین کەچی لە زۆر لە وڵاتاندا گۆڕستان بە چەشنی پارکێکی جوان و دڵگیر بۆ پیاسە و کات بەسەربردنە ئەوەندەی پەروەردەی دینی بیریان لە ترساندن و تۆڵە لێکردنەوە کردووەتەوە هەوڵیان نەداوە بە ڕێگایەکی زانستی منداڵ پەروەردە بکرێت و لە جیاتی بەکارهێنانی عقل و لۆجیک و زانست ڕێگەی ئاسان و کاریگەر واتە ترس و تۆقاندنیان بەکارهێناوە بۆ بە کۆیلەکردن و هەڕەشە لە مرۆڤەکان ئەم کۆمەڵگەیانە بوونە کارگەیەکی گەورەی بەرهەمهێنانی مرۆڤی بێ باوەڕ بەخۆ ترسنۆک گێل و دوور لە عقل و زانست و لۆجیک ڕەنگە گەورەکان بۆ پاراستنی شتە خۆشەکانی وەک ترشیات و هەنگوین و مرەبا و گوێز و بادام گوتویانە ژێرزەمین جندۆکەی لێیە و منداڵ نەیوێراوە بچێت و دەستیان بۆ بەرێت ژێرخانەکەی عەلی بۆ خۆت زینەوە و خۆ خافڵاندنم نازانم چۆن دوو سێ وشەی ئاەتل کورسی فێربوو بووم بەبێ ئەوەی هیچ لە مانایشی بزانم یەک پشوو زۆر بە هەڵە دەمگوتنەوە و دەجوڵام هێدی هێدی ترس دەڕەویەوە و نەدەما کەوتمە بەر پشکنین و ئەملا و ئەولاکردنی شتومەک و ئەشیا کۆنەکانی ناو ژێرخان هۆدە و حجرەیەکم دەست نیشان کرد و هەموو جار دەچوومە ئەوێ و ماڵە بچکۆلانەیەکم لە شتی بێکەڵک و کۆنەشکاو بۆ خۆ دروست دەکرد ئیتر بەبێ ئەوەی لێم بدەن یان دەژێرخانێن باوێن یان شکایەتم لێ بکەن خۆم دەچووم و زۆربەی کاتەکانم تا گەورەیش بووم و چوومە ناو تەمەنی مێردمنداڵیش هەر لەوێ بەسەر دەبرد. ئەو شوێنە بە کردەوە بە ڕەسمی کرا و ناونرا ماڵ و ژێرخانەکەی عەلی، تەنانەت زۆر لە گەورەکانیش نەیاندەوێرا بێنە ئەوێ. ئەوجا لە ناو ماڵەوە و ڕێک لەبان ئەو ژێرخانەی خۆم، وایەری کارەبام بەردایەوە خوارێ و بەرقم بۆ ماڵە بچکۆلانە و عەجایەبەکەم ڕاکێشا. یەک دوو جار بە شەو و لە کاتی کارکردنم بۆ ڕاکێشانی کارەبا و نەشارەزاییم وا هات شۆرتی گەورە دروست ببێ و فیوزی ڕەئیسی ماڵ کە لەو سەری حەوشە و نزیک لە کۆڵان بوو بە دەنگی بەرز و ئاگرلێکەوتنەوەوە دەرپەڕێت و خامۆشی بەسەر هەموو ماڵەوەماندا بێنێت. ئیتر کە بابم لە ماڵ دەبوو نەعرەتە و سەگباب گوتنی لە هەموو گەڕەکدا دەنگی دەدایەوە و عەلی کونەمشکی لێ دەبووە قەیسەری. بە یارمەتی مامۆستا و یەک دوو خزم ئاخرییەکەی خۆم فێری سەتاییەکانی کارەبایی کرد و ژێرخانم وەک ڕۆژی ڕووناک لێکرد بە دڵ حەزم لە ماڵەکەم بوو زۆربەی کات لەوێ بووم و لە ناو ژێرخانی جندۆکەکاندا ڕۆژ بە ڕۆژ پەرم بە دەسەڵاتداری خۆم دەدا لە پۆلی حەوت بووم هاوڕێیەکم ناوی حەسەن بوو کوڕە فەقیر و بابێکی زۆر بەدفەڕ و چەقۆوەشێن و عەرەق خۆری هەبوو خۆیشی دواتر هەر ئەم ڕێگەی گرتەبەر و وازی لە خوێندن هێنا. حەسەن منی وەک برا خۆش دەویست و منیش بۆ ئەو وەک برا بووم و هاتوچۆی ماڵی یەکمان دەکرد. ئێمە زۆر پێکەوە بووین و بەیانیان بە دوامدا دەهات و لە قەراغی شار بەیەکەوە دەچووینەوە قوڵکەی کەران. کەرگاین قوڵکەی کەران چاڵێکی گەورە بوو لە تەنیشت پردی تازەی شار لە سەردەمی ژێکافدا لەوێ مرۆڤێکی بە ئەمەکی ئەندامی ژێکاف بێستان و سەوزەی بۆ فرۆشتن لێکرد بوو بیرمە مەدرسەی ئێمەیان لەم قوڵکەیە دروست کرد شەش پۆلێک بوو لە بێستان و باخەکەیان دابڕی، بەشەکەی تری هەر بێستان و سەوزەفرۆشی بوو. من و حەسەن بە ناو دێراوی سەوزە و خەیار و تەماتەدا دەچووینەوە ناو حەوشەی مەدرەسەکەمان. خەڵکی لادێی دەوروبەری شار بەیانیان بە کەر و ئێستر دەهاتن بۆ شار. ماست و ڕۆن و دۆیان دێنا بۆ فرۆشتن. دواتر پاش وردکردنەوەی ڕسق و ماڵیان کەرەکانیان لەم قڵکەیە دەبەستەوە و خۆیان دەچوون بۆ ناوشار و حەمام و کەباب خواردن و قەنادی چوون ئیتر بەهۆی ئەوەی ئەم بەشەی شار و مەدرسەکەی ئێمە بە هاوین و زستان دەیان و بگرە زیاتر گوێدرێژی لێبوو قڵکەی کەرانیان بەسەردا بڕی یەکەم جار بە چاوی خۆم بەیانیەکی زوو لەگەڵ حەسەندا بەرەو هاوین بوو دەچوینەوە مەدرسە دیتم پیاوێک لەسەر بەردێک وەستاوە و خەریکی گاینی گوێدرێژێک بوو هەر قوشقی بووم و نەمدەزانی شتیوا دەبێت حەسەن غاری دایە و ڕەپی ناو کابرا هەڵات خۆشی ئەو ڕۆژە و زاوابوونمان لێ تێکدا و بە هەناسە ساردی لێیدا و ڕۆیشت سربان بۆ سربان بەفر بیرمە زستانی ئەو کات لە ماڵی خۆمانەوە بە سەرباناندا دەچوینە مەدرەسە بەفر ئەوەندە زۆر بوو ئەوەندەیش لە سەربانەکان کە دەیان ماڵی و لە کۆڵانەکانیان دەکرد کۆڵان و بانەکان دەکەوتنە تەڕازی یەک و ئیتر هەر بە خلیسکێنە و بان بەبان دەچوینەوە بۆ خوێندنگە لە کۆڵانەکانی شاردا تەنیا تولەڕێیەک دەکرایەوە و دیواری ئەم تولەڕێیانە لە بەفر بە بەرزی دەگەیشتنەوە سەربانی ماڵەکان زستانی ئەو کات ڕۆژ هەبوو دوو سێ جار بانەکانیان دەماڵی و بان ماڵ بە وەروەرەی سەرشانیان بە کۆڵاناندا دەگەڕان و هاواریان دەکرد بان ماڵ بان ماڵ ئیتر ئەوەی کوڕ یان پیاوی نەبا بانگیان دەکردن و بە یەک دوو تمەن بانەکانیان دەماڵین سەقفی ئەو کات هەمووی دارە ڕابوون بۆیە بەرگە و تااقەتی بەفری قرسیان نەدەگرت و زۆر جاربانەکان تێک دەقڕمان و زەرەر و زیانی زۆری جێدەهێشت لە جیاتی ئەسپ. ماڵی باوکی دایکم کە ئەو کات تەنیا خاڵە محەممەد و خاڵۆژنم و کچەکەیان و جارجاریش نەنکم لی دەژیان ڕێک لەسەر هەورازی کۆڵانی دەرمانخانەی ئەیوبیان و ساڵەزادەی بوو دواتر یەک لە یەکەم دکتۆرەکانی سابڵاخ کە ئەرمەنی بوو دکتۆر بنیامین هاتە خانوویەک بەرامبەر ماڵی خاڵم ڕێک لە ناوقەدی هەورازەکە ماڵی ئێمە و خاڵم هەر هەشت بۆ نۆ ماڵی نێوان بوو مەدانچەی حەسەنزادە دەکەوتە ناوەڕاستی ماڵی ئێمە و خاڵم لە گۆشەی خوارەوەی مەدانچەکە ماڵی مامەی نەفتی بوو مامەی نەفتی مرۆڤێکی ناسرا و باش بوو کۆشێکی منداڵ و خوێندکار هەبوون مامەی نەفتی زۆر کەس دەیناسی و خۆشیان دەبیست عەرەبانەیەکی پێ بوو خۆی لە جیاتی ئەسپ یان گوێ درێژ دەچوە نێوان دوو قۆڵەکەی و بە سنگ و دەستەکانی لێی دەخوڕی پشتی داشقەکەی دە دوازدە چەلەنک نەوت بوو هاواری دەکرد نەفت نەفت جلوبەرگی مامەی نەفتی گەلێک عەنتیکە و سەیر و سەمەرە بوو یەک دوو پانتۆڵ و کەوانە بوو بەڵکو چەندانەیەک بوو بەسەر یەکەوە لەبەری دەکردن هەمووی نەوتاوی و ڕەش و پیس بوو لە دوورەوە بۆنی نەوتی لێدەهات پێڵاوەکانی جووتێک پۆستاڵی فشوفۆڵ بوون زۆر جاران لە هەورازی ماڵی خاڵم داشقەکەی بۆ سەر نەدەخرا و گەر تووشی باین لەگەڵ حەسەن بە گاڵتە و پێکەنین لە پشتەوەڕا پاڵمان بۆ پێوە دەنا و سەرمان دەخست زستانان ئەم هەورازە لەبەر سەهۆڵ و خلیسکێنەی کوڕانی گەڕەک وەک شووشەی لێدەهات پاتەی لاستیکمان لە پێدەکرد و ئاورمان دەکردەوە و بنی پاتەکانمان لەسەر ئاگرەکە ڕادەگرت تا دەهاتە سنووری تواندنەوە بەم شێوەیە پێڵاوەکانم لوس و ئامادەی خلیسکانێ دەکرد زستانانە بەهۆی لوسی هەورازەکە بۆ مامەی نەفتی گەلێک زەحمەت و ئاستەم بوو لە سەرکەوتن و دابەزینی ئەم هەورازە و ماڵەکەیشیان هەر وەک گوتم لە سەرووی هەورازەکە بوو ڕۆژانە دوو سێ جار دەبوو لێی بچێتە خوار و لێی بێتەوە سەر مامەی نەفتی زستانان پۆستاڵەکانی کە تا نزیک ئەژنۆی دەبوون بە پێچەوانەوە چەپ و ڕاست لە پێی دەکردن دەیگوت ئەوە وەک ستۆپ و تورمز وایە و خۆمی پێدەگرمەوە مامەی نەفتی یەک لە ڕوخسارەکانی لە بیرنەچووی گەڕەکی ئێمە بوو سیما و چرچولۆچی نێوچاوان لە شیشەکەت و ماندووی جلوبەرگی ژاکاو و ئەو بارە قورسەی سەر عەرەبانەکەی هەموو کەسێکی بیری ئەم گوتەی مامۆستا هەژار دەخستەوە کە دەیگوت ئای مردن لە کوێی ژیان کوشتمی مامەی نەفتی کۆشێک منداڵی بەم تەرزە پێگەیاندن و دواتر من لە شاخ بووم بیستم کوڕە گەورەکەی بووە تا دکتۆر و مەتەبی خۆی هەیە مەتەب واتە شوێنی پێشوازی دکتۆر لە نەخۆشەکانی کە لە باشوور پێی دەگوترێت عیادە منداڵانی لاسەر بەشێک لە گەڕان و خۆ خەریککردن و یاری منداڵانی شارەکەی من کەلاوە گەڕان قەرێ قەرێن دار و هەلووک نان نانێن خوزێن مێشێن تۆپێن شەڕە گەڕەک میرمیرێن و تا دوایی بوون سەردەمی منداڵی ئێمە هیچ یاریگە و شوێنی وەرزشی تایبەت یان جێیەک بۆ بەسەربردنی کاتی بەتاڵ نەبوو هەبوو نەبوو کۆڵان و سەرجادەکان و کەلاوە کۆنەکان هەبوون تۆپێن و دار و هەلوک و هەموو یاریەکانی دی هەر لە کۆڵان و شوێنی هاتوچۆی خەڵک دەکران کۆڵانەکان خۆڵ و بەردڕێش یان قڕ و چڵپا و بەفر بوون زیاتر لە پازدە بۆ بیست منداڵ بەیەکەوە شەقمان لە تۆپ هەڵدەدا یان هەموو بەیەکەوە لە غارغارێندا بووین، هات و هاوار و تەپ و تۆزێکمان دەکرد لە مەیدانی شەڕ، خراپتر و گەورەکانیش هیچ چارەیان نەبوو جیا لە قبوڵکردن و خۆلادان. جارجاریش جنێو و نێوی بابیان دێناین. شووشەی ماڵان شکاندن و دیواری سواخ ڕووخاندن پیشەی ڕۆژانەمان بوون. شکایەت و هاتنی لای دایک و بابەکانیش شەڕی گەورەی لێ دەکەوتەوە و دەبوو خۆمانی بۆ ئامادە بکەین، شادی و یاری دەبوو نرخەکەی شەقی گەورەکان بێت. چیرۆکەکانی باوکم لەگەڵ ئەوەی باوکم پیاوێکی زۆر ماندوو و نەوەستاو بوو، بە ڕۆژ زۆر هیلاکی کار و پارە پەیداکردن دەبوو، زۆر شەوان کۆی دەکردینەوە و حیکایەتی بۆ دەگوتین. حیکایەتی باوکم لە ڕاستیدا زۆرتر بیانوو بوو بۆ پێدا هەڵگوتن و نیشاندانی عەشق و خۆشەویستی خۆی بۆ من حیکایەتەکان هەرگیز تەواو نەدەبوون و هەر شەوەی سەرگوزەشتەیەکی نوێ بوو لە عەلی شێرکوژ و براکان و دێوەکان دڵنیام حیکایەتەکانی بابم لە تەمەنی پێ شەش ساڵیمدا شوێنی زۆریان لەسەر ئایندە و ژیان و کەسایەتی و تەنانەت هزر و چارەنووسیشمدا دانا حیکایەتەکانی بابم هەر ئەو کات دای دەڕشتن کە هەمومان لە دەوری کۆ دەبووینەوە زۆرتر سەرچاوی لەو ئەفسانە و داستانانەی لە قاوەخانەکان لە زمانی نەقاڵەکان یان شانامەی فیردەوسی ویستبوونی دەگرت لە زۆربەی حیکایەتەکانی بابمدا کوڕێکی ئازا و پاڵەوان هەبوو ناوی عەلی شێرکوش بوو کاتی خۆی لە جەنگەڵی گوندەکەیان شێرێکی کوشتبوو ئیتر عەلی شێرکوش بوو بوو بە نازناوی عەلی چەند برای دەبێ و لە دەوروبەریان چەند دێوێک بوون کە ئازاری خەڵکیان دەدا و مەترسی بوون لەسەر وڵات هەر جارە عەلی دەچووە شەڕی دێوێک براکانی یان خۆیان دەدزیەوە یان لە شەڕەکەدا عەلی شێرکوش برایەکی لە دەستی دێوەکە ڕزگار دەکرد و دێوەکەی بۆ جەهەنەم دەنارد یان براکان خەریکی کەیف و خۆشی بوون و عەلی لە دارستان و شاخان خەریکی ڕاوی دێو و ناحەزان بوو یان عەلی بۆ ئەوەی خەوی لێ نەکەوێت و کێشکی برایانی بکێشێت پەنجەی خۆی دەبڕی و خوێی تێدەکرد زلەیەک لە مامۆستا من ئەو کات پێم وابوو بابم لە خۆشەویستی من ناوی پاڵەوانی حیکایەتەکانی کردووەتە عەلی و بەڕاستیش لە هەموو خوشک و براکان زیاتر تامەزرۆی حیکایەتەکانی بابم بووم و زۆر جاران بەڕاستی هەستم بە پاڵەوانی خۆم دەکرد ئەم هەستە وای لێ دەکردم مەغرور ببم و ناحەقی لە کەس قبوڵ نەکەم کە ناحەقیم بەرامبەر دەکرا و هیچم بۆ نەدەکرا لە قین و حەسرەتا تێر تێر دەگریام بیرمە لە پۆلی حەوت بووم مامۆستاکەم زۆر بە ناحەق ویستی لێم بدات گوتم من نەبووم و تێکەڵاوی شەڕی هاو پۆلەکانم نەبووم هەر من گوتم و سوێندم خوارد ئەو نەی سەلماند و شڵکی بەرز کردەوە و لێیدام منیش یەک زللەم لێدا و هەڵاتم ئەو کات ئەم کارەی من لە جملەی بەرد بە کەعبەداندا بوو چەند ڕۆژ خۆم شاردەوە و لە ئاخردا بە هەزار تکاو ڕجا ڕایان گرتمەوە و مامۆستاکەم زۆری قین لێ هەڵگرتم لە ناو منداڵانی گەڕەکیشدا بەڕاستی بزوێنەری هەموو چالاکی و تیم دروستکردن و بزێوی و سەرشێتی منداڵان بووم دەستەیەکمان هەبوو بۆ تۆپێن و شەڕە گەڕەک و یاری پێمان دەگوت دەستەی عەلی جاوید ئێستایش نازانم ئەو جاویدە لە چیەوە هاتبوو لە کتێبی مێژوویدا وابزانم سوپایەک لە شەڕە کۆنەکاندا هەبوو بە ناوی جاوید ئیتر عەلی پێش دەکەوت بە دار و قوماشێک بەسەریەوە و دە بۆ پازدە منداڵ بە دوایدا تورەکە لە خۆڵە پۆتینە و لم پڕ دەکرا، لەسەر سەرمان زۆر بە توندی هەڵمان دەسوڕاند و لە پڕ قۆچەقانی ئاسا دوورمان هەڵدەدا و تەواوی گەڕەک لە بەر تەپ و تۆز چاوی هەڵنەدەهات. بە کورتی گەڕەکمان وەک مەیدانی شەڕی پاڵەوانەکان لێ دەکرد و زۆر جارانیش بە تورەکەی پڕ لە خۆڵەوە دەچووین بۆ شەڕە گەڕەک. یەک لەو بەدفەڕیانەی دەمانکرد خۆ هەڵواسین بە داشقەی ئەسپ بوو. ئەو کات ترۆمبێل زۆر کەم بوو زۆربەی خەڵک بۆ هاتوچۆ یان شتومە گواستنەوە لە داشقا یان عەربانەی ئەسپ کەڵکیان وەردەگرت ئێمەیش لە پشتەوەڕا سێ چوار منداڵ خۆمان پێدا هەڵدەواسی و داشقە بە غاری ئەسب وەک بای شەماڵ بە جادە و کۆڵانەکاندا دەفڕی و جاروباریش دەکەوتینە بەر قامچی تیژ و درێژی داشقەچی خۆ ئەگەر هاتبا و وە شوێنێکمان کەوتبا زۆر بە ئازار بوو یەکەم هاوڕێی جوانەمەرگم وابزانم پۆلی سێ و چواری سەرەتایی بووین کاوە ئیمامی کوڕی میرزا ڕەحمانی ئیمامی لە دامەزرێنەرانی کۆمەڵەی ژێکاف بوو لە یەک پۆل و لەسەر مێز و کورسی دادەنیشتین هەموو کاتەکانی مەدرسە بە یەکەوە بووین و بە یەکەوە هات و چۆمان دەکرد کاوە هەتا حەز بکەیت منداڵێکی جوان و پاک و خاوێن و لە بەردڵان بوو سپی و ناسک وەک منداڵە ئەوروپی بوو لەناکاو گوتیان کاوە مرد گۆیا خۆی بە داشقەوە هەڵواسیوە جا یا کەوتووە یان بەر قامچی داشقەچی کەوتووە ئەوە یەکەم لە دەستدانی هاوڕێیەکی نزیکم بوو بەداخەوە دواتر لە ژیانی پێشمەرگایەتیمدا دەیان هاوڕێم تێدا چوون و شەهید بوون هاوڕێی گیانی بە گیانی مەدرسەی من و حسێن ڕێک لەو سەری شار بوو لە بناری کێوی داشامەجید و تەنیشت چرابەرق لە ڕۆژدا دووجار دەچوینەوە بۆ مەدرەسە بەیانیان دەچوین و نیوەڕۆیان دەهاتینەوە بۆ نان خواردن و پشوویەک سەعات دوو دیسان دەستی پێدەکردەوە تا چوار و نیو بە زستان و بەهار و پایز ئەمە ڕێگەی هەموو ڕۆژێکمان بوو پۆلی یەک حسێن بە تەنیا لە مەدرەسەیەکی ناوشار بوو ساڵی دواتر لەگەڵ مندا ئەویشیان گواستەوە بۆ مەدرەسەی سەعدی کە بەڕێوەبەرێکی زۆر باش و دڵسۆزی سابڵاغی هەبوو ڕۆژانە جانتایەک بە کۆڵەوە دوو بە دوو لەگەڵ حسێندا ڕێی مەدرەسەمان دەگرتە بەر بە پێی دوو منداڵی وەک ئێمە تەواو دوور بوو زستانان سەرما و کڕێوەی مکریان ناوبانگی هەبوو بەفر زیاد لە مەتر دەکەوتەوە مەدرەسەی ئێمەیش قەراخ شار و لە بناری کێوە بەناوبانگەکەی شار دا شا مەجید دابوو زۆر جار سەرما و سڕ بە تایبەت دەست و پەنجە تەزێن بڕستی لێ دەبڕیم دەگریام و حسێن لەسەر حاڵی خۆیەوەڕا دەستەکانی دەگوشیم و لە گیرفانی خۆی دەنان پاییز و بەهاران جەوێکی دیکە بوو هەموو ئەو ڕێمان بە شەڕەشەق و غارغارێن و فشقیات دەبڕی ئێمە لە برا دەرچوو بووین دوو هاوڕێی گیانی بە گیانی بووین نهێنی یەکترمان دەپاراست و لای گەورەکان وەک عتا فزوڵی و دوو زمانیمان لە یەک نەدەکرد و تەنانەت لەسەر یەکتر لێشمان دەدرا و یاعترافمان لەسەر یەک نەدەکرد لە چرابەرقەوە پەنا مەدرەسەکەمان جۆگەی ئاو هەبوو لەم بەر و ئەو بەری گەورەترین جادەی شار کە ڕێک شاری دوو بەش دەکرد کارێزێکی زۆر خوڕێن و پڕ لە ئاو لە ناو حەوشەی چرابەرق هەبوو ئەم ئاوە بەم جۆگەیانەدا بە خوڕ دەهاتە خوارەوە و دەچووەوە چوارڕێی بێهداری دواتر بوو بە چوارڕێی ئازادی ئەوجار لەوێڕا بۆ چوارچراو بە تەنیشت قوڵکەی کەراندا دەچووەوە چەمی گەورەی سابڵاخ کە دواتر بەنداوی لەسەر دروست کرا کەشتی سفرەکان ماوەیەک بوو لە دەرس و مەشق کەمتەرخەم بووم بەگشتی تەلەبەی چاک بووم نازانم پۆلی یەک یان دوو بوو چەند جارێک سفرم وەرگرت گوتم حسێن نابێت بە کەس بڵی ئەویش گفتی دەدا وەرەقەی سفرەکانم دەکردە کەشتی زۆری لێ شارەزا بووم کەشتی وام بە کاغەز دروست دەکرد هەڵنەدەوەشا کەشتی سفرەکانم لە جۆگەی داویشتن لەگەڵ کەشتی منداڵانی دیدا کێبڕکێمان دەکرد سفرەکانی من تیژ دەڕۆیشتن و خۆیان لە چۆمی داویشت ئەو ڕێگا دوور و درێژە قەراغە و قەراغ جۆگە لەگەڵیاندا هەڵدەهاتین و چاودێریمان دەکرد ئاخۆهی کاممان دەیباتەوە ساڵی خوێندن سێ بەش بوو پێیان دەگوت سولس پاییز تەواو دەبوو ئیمتحاناتی سولسی یەک دەهات ئەو جار زستان و پێش پشووی نەورۆز ئیمتحانی سولسی دوو ئینجا بەهار تەواو دەبوو ئاخری مانگی جۆزەردان ئیمتحانی گەورە و سولسی ئاخر دەدرا ئەو ساڵە گوتم لە یەک یان لە دوو بووم لە سولسی یەک زۆر خراپ کەوتبووم لەگەڵ حسێندا تەکبیرمان کرد باسی نەکەین مدیر کە دۆستی بابم بوو نامەیەکی دا بە حوسێن تا بیداتە بابم زانیمان سەبارەت بە خراپی ئیمتیحاناتەکانی منە نامەکەیشم کردە کەشتی و خۆی گەیاندە دەریا پاش ماوەیەک مدیر کە زۆر جار پیاوانی شار لەبەر دوکانی بابم یان مامم کۆوە دەبوون و دوکانەکانیان لە ناوەڕاستی شار بوو بە بابم دەڵێ نامەکەت سەبارەت بە خراپی ئیمتحاناتی عەلی پێگەیشت کە بە حوسێندا بۆم ناردی بابیشم کە ئاگایی لە هیچ نییە دەڵێ نەوەڵڵا شتی وام نەدیوە جا چۆن عەلی تەمبەڵە ئیتر بە پەلە لێکۆڵینەوەی تونند و تیش دەستی پێکرد و ئاشکرا بوو عەلی هەموو سفرەکانی کردووە بە کەشتی و لە ئاوی جۆگەی هاویشتون لە سەردەمی ئێمەدا لە مەدرسەی بەیانیان پێش چوونمان بۆ پۆلەکان هەموو خوێندکاران لە حەوشە ڕیز دەکران و پێشەکی، سروودی ئێران و شەهەنشا، دواتر وەرزش، چەند حەرەکەیەکی دەست و قاچ و مل، ئەوجار نائیبی مودیر، پێمان دەگوت نازم، کۆنتڕۆڵی پاک و خاوێنی دەکرد. دەستەکانمان شەق لە تەنیشت یەک ڕادەگرت و ئەویش پێدا دەهات، بە وردی، سەیری قژ، پانتۆڵ چاکەت و بنی نینۆک و دەستەکانی دەکردین هەر شوێنێکی بەدڵ نەبا ئەوە بە ڕاستەکەی دەستی یان شڵکی تەڕ یەک ڕاست لەو شوێنەی دەدا لە هەمووی ناخۆشتر سەرمای زستانان و ئەو هەمووە بە پێوەوەستان ئەو کاتە بوو کە بە ڕاستەکەی دەستی لە پشتی دەستی ڕق و تەقی دەداین هەبوو منداڵ خۆی بۆ ڕانەدەگیرا و شۆراوکەی میز لە ناکاو دەهاتە خوار ئیتر کارەسات بوو کارەسات بۆ ئەم منداڵە ئەو کات مەدرەسەکان بۆ خواردن بودجەیان هەبوو شیر و نانی گەرم و هێلکە و ڕۆنی کەرەیان دەداینێ هەڵبەت کە من دەستم بە خوێندن کرد هەر ئەو ساڵە بوو دواتر ئەم ناندانیان هەڵگرت پاشان لە ئاخر و ئۆخری زەمانی شادا بۆ منداڵانی سەتایی خواردن لە مەدرسە سەتاییەکان تا پۆلی پێنج دانرایەوە و پێیان دەگوت تەغزیە کە زۆری گەندەڵی تێدا دەکرا دوو سێ ڕۆژ دوای ئاشکرابوونی کارنامەی سفرەکانم بەیانی دوای خوێندنەوەی سروود لە ناکاو مدیر هاتە بەرامبەر ڕیزی خوێندکارەکان چوو بۆ سەر کورسیەک و دەستی بە قسان کرد زانیم چ باسە مەرگم بە ئاوات دەخواست بە کونی لوتمدا بێتە دەر و گیانم دەرچێت دەی دەی پێدا هاتە خوار و هەموو حکایەتەکە و سفرەکانم و شاردنەوەیانی باس کرد کێشەکە ئەوجار بۆ ئاغای مدیر من نەبووم بەڵکو حوسێن بوو کە بۆچی نامەی مدیری نەگەیاندووە بێدەنگیەکی بەسام ئەو حەوشەی داگرتبوو گوێم لە لێدانی دڵی خۆم و حوسێن دەبوو زۆری قسەکردن و هۆشم نەمابوو بانگی حوسێنی کرد چوو بۆ پێشەوە شڵکی تازە و تایبەت هێنرا بۆ ئاغای مدیر بگرە بەری دەست دەیان شڵکی لە بەری دەستی جوان و بچووکی حوسێندا نازانم بۆ لە تاوان و لە شەرمان نەمردم سلسی سێ و لە تاقیکردنەوەی ئاخری ساڵدا لە هەموو مەدرسە نمرەی سێهمم بەدەست هێنابوو وێنەیان لە ڕۆژنامەی گەورەی ئێران ئیطلاعات چاپ کردم دەبێ ئێستایش لە ئەرشیفیدا مابێت گریانی دایکی نیشتیمان بیرمە پۆلی سێ بووم شارەکەمان سەر تاپا ڕەشپۆش بوو سیمایەکی گەشت نەدەبینی خەفەت و بێزاری ڕق و کینە لە ڕوخساری گەورە پیاوان و لاوان و ژنان بە ئاشکرا بەدی دەکرا شار بۆنی خوێن و کەلاکی کۆنی لێوە دەهات ئاسمان جار بەجار ڕەشدا دەگەڕا و جادەکان تاریک دەبوون سەرباز و تفەنگ و سەرنێزە لە گەڕان و هات و چۆدا بوون ئای کە چ ژانێکە دایکی نیشتیمان دەیگرێت. کاتێک پیرە پیاو و گەورەیەکی شار و سەردەمی کۆمار پێشی بە فرمێسکەکانی ناگیرێت و لە ناو کۆڵان و جادەی شار دەست بە ئەژنۆ دێتە خوار و لە بەرخۆیەوە بە سرتەوچپە پڕ بە دەروونی هاوار دەکات ئەیەڕۆ پشتم شکا پەکوو لەو کارەسات و خوێن خۆریە ئای کە ئاستەمە کوڕت شۆڕەسواری مەدان بێت و بە دەستی پیاوی خوێڕی و ژان دەرمەیشە بێتە کوشتن دەبێ دار و بەرد ئاسمان و زەوی بێنە گریان و دایکی نیشتیمان بکەوێتە قژڕنین لە تاوی لاواندنەوەی بەسۆی خوشکی کاکی لەدەستچوو ئاه و ناڵەی خوشکانی شۆڕەسواران و دایکانی سەرسپی ئاگری لە عالم بەردەدا و بەردی دەتواندەوە ڕێبوارەکان بە ئەسپایی و بە بێدەنگی بە چاوی زەق و فرمێسک تێڕژاو دەیان ڕوانیە یەکتر و بەم نیگایە هەزاران وشە و پرسیار و تۆڵە و حەماسە دەهاتە وێناکردن ئای بۆ وێنە کێشێک و چیرۆک داڕێژێک ئەم ڕۆژانەی شارەکەمانی وەک تابلۆ و ڕۆمانێکی تراژیدی نەخشاندبا ئەم شارە لەوەتەی هەیە شینگێڕە ڕێک بیست ساڵ پێش بوو کۆمارە ساواکەی کوردستان سەری بڕدرا و سەرۆکەکەی بەدارەوە کرا دەڵێن ئەو کاتیش دایکی نیشتیمان بۆ کۆمار و شەهیدەکانی سەری خۆی دەقڕ نابوو بسکی سپی و ئاڵۆزی هەڵدەسوڕاند و تووکی لە ئاسمان دەکرد ئەمڕۆیش دوای بیست ساڵ لە هەمان چوارچرا جەستەی بە گوللە بێژینگ کراوی منداڵە چاوگەشەکانی کۆمار لە پەیژە بەستراون و بە عەمودەکانی چوارچرایانەوە ناون و سەربازی عەجەم هەر بۆ ئیهانە ستووی جگەرەکەی لە کەللەی سەریان دەکات، ئەوەم بە چاوی خۆم بینی. مەیتی جوامێران. شۆڕشی لاوەکانی دوای کۆمار، ساڵانی شەست و حەوت تا هەزار و نۆ سەد و شەست و هەشت ی ڕۆژهەڵاتی کوردستان بە دەستی پیسی شای ئێران و هاوپەیمان و بەکرێگیراوی شای گۆڕبەگۆڕ هەندێک لە سەرکردەکانی کوردی باشوور و مەلا مستەفای بارزانی تێکوپێک شکابوو دەردی سەرباری دەردان شۆڕە سوارانی ڕۆژهەڵات بەدەستی کورد و سەرۆکی بەناو باشووری کوردستان بۆ خۆش خزمەتی شای دژە کورد هاتنە شەیدکردن و ئاگری شۆڕشێکی کوردیان خامۆش و بێدەنگ کرد نۆدە ساڵان بووم بەبێ ئەوەی دەستی چەپ و ڕاستی خۆم ناسی بێت و عقلم بە دنیا شکابێت لە ناکاو مەیتی ئەو جوامێرانەم بینی بە پشت جێبەوە ڕایان دەکێشن بە نەردیوانەوە شریت پێچ کراون و شوێنی دەیان فیشەک بە جەستەیانەوە بوو، یەک لەم سەری کۆڵان و ئەوی تر لەو سەری چوارچراو، یەک لەم سەری شار و ئەوی دی لەو سەری بازاڕ، هەموویان بە دارتێل و پایە دیوارانەوە نابوون و سەربازێک بە تفەنگ و سەر نێزە لە تەنیشتیان وەستاوە و گاڵتە بە ڕێبواران دەکات و بەو پەڕی بێ شەرمی دەڵێن، وەرن چاو لێ بکەن، ئەوەیە عاقیبەتی خیانەت بە شاهەنشامان. سەرکردەکانی شۆڕشی ڕۆژهەڵات کاک سولەیمانی موعینی و کاک عەبدوڵڵای برای، کاک سمایلی شەریفزادە، ستیق ئەنجیری، مینەشەم، ساڵە لاجانی، مەلا ئاوارە، قادر شەریف، خەلیل شەوباش و تا دوایی بە دەستی شای ئێران و مەلا مستەفای سەرکردەی شۆڕشی باشوور کوژران و بە زیندوویی یان بە مردوویی تەسلیم بە ساواکی ئێران کرانەوە و شۆڕش لە ڕۆژهەڵاتدا بۆ ماوەیەک بێدەنگ و خامۆش کرا ئەڵلقەی دوی بیرەوەریەکانی علی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکانتان پێشکەش کرا لە خوێندنەوە و پێشکەشکردنی ڕاستکاکە بەرهەمی کەناڵی بەزمی حزور تاڵلقەیەکی دیکە بە خی گەورە و میهرەبانتان ئەسپێرم هەرشاد و سەرکەوتوبن خواتان لەگەڵ